بەڕێزان گەیشتین بە پاری هەشتم دەستەبەرکردنی هاوکاری و دۆستایەتی تاکەکان ئازیزان ئەو کەسانەی کە ڕزولتیان لە ویستربی چاو پێدەکەوت لەبەر فراوانی زانیاریەکانی ئەو سەرسام دەبوون گامالیل برایفورد لەم بارەیەوە دەنووسێ ئەگەر هات و کەسی بەرامبەر گاوانێک سوارکارێک یان سیاستمەدار و یاخود دیپلۆماتێکی نیۆیۆرک بواە ڕۆسفلد دەیزانی چی پێ بڵێ بەڕاست چۆن ئەم کارەی دەکرد؟ وەڵام زۆر سادەیە. ڕۆزفڵت کە چاوەڕی دیداری کەسێک بوایە شەوی پێشتر تا درنگانێک ئەو کتێبانەی کە پەیوەندیان بەو بابەتەوە هەبوایە کە دەیزانی میوانەکەی حەزی لەو بابەتانەیە دەیخوێندەوە. هۆکەشی ئەمەیە کە ڕۆزفڵت وەک ڕابەرە تێگەیشتوەکانی تر دەیزانی شا ڕێگەی گەیشتن بۆ ناو دڵی تاکەکانەوەیە کە مرۆڤ لەگەڵ بەرامبەرەکەیدا دەربارەی ئەو بابەتانە گفتوگۆ بکا کە لەلای ئەو لە هەر شتێکی تر بەنرخترە. ولیام لیۆن فلیپس، ئوستادی ئەدەبیات، وانەی دەستەبەرکردنی دۆستایەتی خەڵکی لە سەرەتای ژیانەوە وەرگرت. ئەو لە وتارێکدا دەربارەی سروشتی مرۆڤ نووسیویەتی، هەشت ساڵم تەمەن بوو، کۆتا ڕۆژی هەفتەم لە ماڵی پوورم لە ئێسترافورد بەسەر برد. ڕۆژێکیان پاشنیوەڕۆ پیاوێک کە لە ڕوانگەی تەمەنەوە نزیکەی چل ساڵ دەبوو هاتە ماڵی پوورم و پاش چۆنی و چاکیکردن، دەستی کرد بە قسەکردن لەگەڵ مندا. من لەو کاتەدا زۆرم حەز لە بەلەم بوو و میوانەکەشمان لەم بارەیەوە بە جۆرێک دەدوا کە بەلامەوە زۆر سەرنجڕاکێش بوو. پاش ڕۆیشتنی ئەو، من بە شەوق و زەوقەوە دەربارەی ئەو قسەم دەکرد و وتم، چ پیاوێکی بەرز بوو، چەندە حەزی لە بەلەم دەکرد. پورم لە وەڵامدا بە منی گوت، کە ئەو قازییەکی نیۆیۆرکییە و بایەخ بە بەلەم نادات و هیچ حەزی لە بەلەم نییە. ئەی پورێ گیان، بۆچی ئەو هەموو کاتەکەی سەرفی قسەکردن لەو بارەیەوە کرد؟ کوڕم، ئەو ئەم کارەی کرد چونکە پیاوێکی بەڕێز بوو. ئەو ئەوەی زانی کە تۆ حەزت لە بەلەمە و ئەویش دەربارەی ئەو بابەتەی کە تۆ حەزت لێیەتی قسەی کرد. ئەو بەم هۆیەوە دەیویست لە دڵی تۆدا جێی خۆی بکاتەوە و ببێتە جێی حەزی تۆ. ولیام لیون فلیپس ولیام لیون فلیپس وتارەکەی بەم ڕستەیە تەواو دەکا، من هەرگیز ئەو خاڵەم لە یاد نەکرد کە پوورم ئاماژەی پێ دا. ئێستا کە خەریکی نووسینی ئەم بەشەم، نامەیەکی ئیدوارد لام چالیفم لەبەر دەستدایە کە لە ڕێکخراوێکی ئاهەنگ بەڕێوەبەر کاری دەکرد. ئەو بەم جۆرە نووسیویەتی. ڕۆژێکیان بە بۆنەیەکەوە بۆم دەرکەوت کە کەسێک دەبێت چاکەیەکم لەگەڵ بکات، چونکە پێشبڕکێیەکی گەورەی ئاهەنگکاری لە ئەوروپادا لە حاڵی ئەنجامدەراندا بوو، من دەمەویست یەکێک لە گەورەترین دامەزراوەکانی ئەمریکا مەسرەفی یەکێک لە ئاهەنگ بەڕێوەبەرەکانی ئێمە بگرێتە ئەستۆ. خۆشبەختانە بێ ئەوەی چاوم پێی بکەوێت ئاگادار بوومەوە ئەو چەکێکی بە بڕی یەک ملیۆن دۆلار کێشاوە و پاش باتڵبوونەوەی چەکەکە لە قاپی گرتووە و لە چوارچێوەیەکدا دەیپارێزێ. من کاتی چوونە ژوورەوەم بۆ نووسینگەکەی ئەو پیاوە، یەکەمین کارم ئەوە بوو کە تکای لێ بکەم مۆڵەتم بدات چەکی ناوبراو لە نزیکەوە ببینم، چەکێکی یەک ملیۆن دۆلاری، من بەوم وت هیچ کەسێکم نەبینیوە وەها چەکێک بنووسێ، حەز دەکەم بە ئاهەنگ بەڕێوەبەران بڵێم کە من وەها چەکێکم بە چاوی خۆم بینیوە، ئەو بە خۆشحاڵییەوە چەکی ناوبراوی پیشان دام و منیش دەستبەجێ ستایشم کرد و داوام لێ کرد کە بۆم باس بکات چ شتێک بۆتە هۆی ئەوەی کە وەها چەکێک بنووسێ. هەر وەک دەبینن کە بەڕێز چالیف بە قسەکردن دەربارەی ئاهەنگ بەڕێوەبەران یاخود پێشبڕکێی ئاهەنگ بەڕێوەبردن گفتوگۆی دەست پێ نەکرد. ئەو دەربارەی بابەتێک کە جێی حەزی بەرامبەر بوو دەستی کرد بە گفتوگۆ و ئاکامەکەشی بەم جۆرە بوو. پاش چەند ساتێک ئەو پیاوەی کە چاوپێکەوتنم لەگەڵ کرد لە منی پرسی مەبەستتان لە سەردانی من چی بوو؟ منیش ئاگادارم کردەوە کە بە چ مەبەستێک سەردانم کردووە، بەوپەڕی سەرسوڕمانەوە بینیم کە نەک تەنها پێویستیەکی منی جێبەجێ کرد، بەڵکو داواشی لێکردم کە ئەگەر داوایەکی تریشم هەیە بیڵێم، من داوام لێکردبوو کە یەکێک لە ئاهەنگ بەڕێوەبەرەکان بەرەو ئەوروپا ڕەوانە بکات، کەچی ئەو بێجگە لە خۆم پێنج ئاهەنگ بەڕێوەبەری تریشی گرتە ئەستۆو بڕی هەزار دۆلاری خستە بەردەمم و داوای لێکردین ماوەی حەوت هەفتە لە ئەوروپا بمێنینەوە. هەروەها چەندەها نامەی وەک پشتگیری کردن و ناسین دایە دەستمان تاکو بیان دەینە دەست نوێنەرانی سەر بە دامەزراوەکەی ئەو و یارمەتیان لێ وەرگرین، سەرەڕای ئەمانە خودی خۆی لە پاریس پێشوازی لێ کردین و شارەکەی پیشان داین. لەو کاتەوە هەندێک پیشەی بۆ بڕێک لە ئاهەنگ بەڕێوەبەرەکانمان کە خێزانی هەژار بوون دابین کرد و تا ئێستاش ڕۆڵێکی بەرچاوی هەیە. بەڕێز چالیڤ پاش ڕوونکردنەوەی بابەتی سەفەری ئەوروپا بەم جۆرە ئەنجامی وەرگرت. من چاک دەزانم ئەگەر بەو شتەی کە ئەو حەزی لێی بوو سەرنجم نەدابایە و سەرەتا ئامادەم نەکردایە و شەوق و زەوق و تینم نەوروژاندایە، ئاوا یەک لە سەر دەی ئەوەشم چک نەدەکەوت و نەشم دەتوانی لێی نزیک ببمەوە. ئایا ئەم شێوازە لە مامەڵە بازرگانییەکانیشدا هەروەها بە کەڵک دێ؟ با بزانین، بۆ نموونە. هانری جی دورنوی و کوڕەکانی کە بەڕێوەبەری یەکێک لە دامەزراوە نانەواییەکانی نیۆیۆرکە، دێنینەوە. بەڕێز دورنوی هەوڵی دەدا بە یەکێک لە میوانخانەکانی نیۆیۆرک نان بفرۆشێ. ئەو لەو کۆبوونەوانەدا کە لە بەڕێوەبەریەتیاندا بەشداری دەکرد و ئامادە دەبوو تەنانەت لەو میوانخانەیەدا ژوورێکی بەکرێگرت تابەڵکو لە بەڕێوەبەری میوانخانەکە ئەو پێشنیارە دەستەبەر بکا. بەڵام دووبارە پیلانەکەی شکستی هێنا، بەڕێز دورنوی بەردەوام بوو. پاش ئەنجامدانی هەندێک توێژینەوە لە بواری پەیوەندییەکانی مرۆڤدا، تێگەیشتم کە دەبێت تاکتیکی خۆم بگۆڕم و بزانم چ شتێک جێی حەز و خواستی کاکی بەڕێوەبەرە. بۆم دەرکەوت کە ئەو ئەندامی ئەنجوومەنی گەورەی خاوەن میوانخانەکانی ئەمریکایە. ئەو نەک هەر ئەندامی ئەم ئەنجوومەنەیە، بەڵکو سەرۆکیشی بوو. لە هەر شوێنێک ئەم ئەنجوومەنە کۆبوونەوەی بکردایە، هەر جۆرێک کە ببوایە، تەنانەت ئەگەر ناچار بوایە بەسەر شاخەکاندا بفڕێت و یاخود لە دەریا و بیابانەکانەوە تێپەڕ بکات، دەبوو هەر لەوێ ئامادە ببوایە. ڕۆژی دوایی کە ئەوم بینی و دەربارەی ئەندامەکانی ئەم ئەنجوومەنە باسوخواسمان کرد، نازانن کە چ شەوق و زەوقێکی تێدا دروست بوو. ئەو بۆ ماوەی نیو سەعات دەربارەی ئەندامەکانی ئەنجوومەن بە شەوق و گەرموگوڕییەوە قسەی کرد. بە ئاشکرا ئەوەم هەست پێ کرد کە ئەم ئەنجوومەنە سەرگەرمی سەرەکی ئەوە و هەموو ژیانی خۆی بۆ تەرخان کردووە. بەرلەوەی نووسینگەی کارەکەی بەجێ بێڵم، ئەو کارتی ئەندامێتی ڕێکخراوی ناوبراوی پێ فرۆشتم. بەڕێز دورنوی پاش شیکردنەوەی سەرەتاکانی دەسەڵاتی خۆی وتی، لەم میانەیەدا من بە هیچ شێوەیەک دەربارەی فرۆشتنی نان قسەیەکم نەکرد. بەڵام چەند ڕۆژێک پاشەوە میوانداری میوانخانەکە تەلەفونێکی بۆ کردم کە نمونەی نانەکان و نرخەکانیان لەگەڵ خۆمدا ببەم بۆ ئەوێ. میواندار لە پێشوازی مندا وتی، نازانم لەگەڵ ئەم کوڕە پیرەدا چت کردووە کە ئەوەندە پەرۆشتان بووە. بەڕێز دورنوی ئەنجامەکەی بەم جۆرە لێکدایەوە. لێکی بدەنەوە، ماوەی چوار ساڵ بەردەوام دەچوومە لای ئەم پیاوە و هەوڵم دەدا نانی پێ بفرۆشم و لەم هەوڵ و کۆششەمدا شکستم دەخوارد، ئەگەر بهاتایە بۆم دەرنەکەوتبا کە ئەو حەزی لە چییە و لە باسکردنی چ بابەتێک خۆشحاڵ دەبێ، ئەوا تا ئێستاش هەر سەرکەوتنم بەدەست نەدەهێنا. کەواتە بۆ ئەوەی خەڵکان خۆشیان بوێن بنەمایەکی تری ئەمەیە لەگەڵ ئەوان دەربارەی ئەو شتە گفتوگۆ بکەن کە حەزیان لێیەتی.